بسم اللە الرحمن الرحیم بیسەرانی دەنجی یەکگرتو و ڕادیۆی هەولێر سلام علیکم و ڕحمەت اللهی وبرکات و خۆشحاڵین لە بەرنمەیەکی نوێ بە خزمەت ئێوەی بەڕێز شاد بینە و سوودمەند بین ئینشاءله هەردوولامان لە بیستنی لە گوێبیستی مامۆستای بەڕێز مامۆستا ئیسماعیل نوری لێکۆڵەر و توێژەر لە بواری زانستەکانی قورئان کە ماوەیەکی زۆرە خەریکی دیراساتی قورئانی پیرۆز و لێوردبوونەوە و لێکۆڵینەوەی لەم بوارانە بێگومان بەرنامەی زۆر هەیە کە باسی قورآانی پیرۆز دەکاتن لە شێوازی خوێندنەوەی چۆنێتی دەربڕینی پیتەکانی لە شێوەی بەرنامەی تەجوید، هەروەها چۆنێتی حفزکردنی و لەبەرکردنی قورئانی پیرۆز، چۆنێتی تەفسیرکردنی و ڕاڤەکردنی ئایەتەکانی قورئانی پیرۆز. بەڵام کەمن ئەو بەرنامانەی کە لەسەر چۆنێتی لێتێگەیشتن و پێگەیشتن بەو قورئانە پیرۆزە، هەروەها لێ قووڵبوونەوە لە مانا و واتا پیرۆزەکانی ئەم پەیامە کە دوا پەیامی خوای گەورەیە لە بۆ گرۆی مرۆڤایەتی. پێمان خۆش بوو لەو بەرنمەیە جیاواز بین لە برنامەکانی تر کە پێشتر باسمان تشمان خستە سەری زیاتر تەرکیز بکەینە سەر ئەو بوارەنی کە خی گەورە چمە بەستێکی لەوەیە کە قورآانی پیرۆزی بۆ شێوازە دابەزاندیە ئەروەها اختیاری و خڵبژاری ئەو کەلیماتانەی کردی ئەو شانەی کردیە لە بۆ ئێمەی مرۆڤ تاوەکو تەدەبور بکەین و زیاتر قوڵ بینەوە لە ماناقولەکانی ئەم ئاەتانە بۆ ئەوەی زیاتر لە مەنهەجی پەروەردەیی ئەو قورئانە تێ بگەین، یەکەم جار تێی بگەین و پاشان خۆمانی لەسەر بنیاد بنێین و پێی بگەین، بە خۆشحاڵ خۆشحاڵ بووین لە خزمەت مامۆستا ئیسماعیل نوری تاوەکوو تیشک بخاتە سەر ئەو بوارە گرنگەی قورئان، سەرەتا دەچینە خزمەتی و بەخێرهاتنی دەکەین و بەخێر بێن سەرچاومان مامۆستا گیان پێش ئەوەی بچینە ناو قوڵایی ئەم دەریا فراوانە کە قورئانی پیرۆزە پێمان باش بوو سەرەتا پێناسەیەک بکەین دەربارەی ئەو قورئانە بزانین خوای گەورە چۆن پێناسی ئەو کتابەی کردووە ئایا بە چەند شێوە خوای گەورە ناوی هێناوە بە چەند شێوە خوای گەورە پێناسەی ئەو قورئانە پیرۆزەی کردووە فەرماوەستە بسم الله الرحمن الرحیم الحمد لله رب العالمین والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله أجمعين سەرەتا سوپاسی مامۆستا عادل دەکەین بە پێی خۆشحاڵیەوە هەوڵ دەدەین کەوا بتوانین خزمەتێک بە بیسەرانی خۆشەویستمان بگەینین سەرەتا ئەوە گرنگە کە بزانین خدای بێهاوتا دووشتی هەیە کاویش بریتە لە خەلق و ئەمر بەدی هێناوە هەمیش فەرمایشتی بۆ دەرکردووە لەوانەش کە هەیە مرۆڤە کە دیارە خودا سبحانە وتعالی بەدی هێناوە فەرمایشتی بۆ دەرکردیە ئینجا بە بەردەوام پەیامی خۆی ڕەوانە کردیە بۆ ڕێنمایی کردنی مرۆڤ تاوەکو مرۆڤ هەنگاو بنێ بەرە و ڕێگای دروست و پەسن لەسە ئەو ڕێگایە بجوولێتەوە کە خوا بۆی دیاری کردێت تاکو بەندایەتی خۆی بە شێوەشی دروست ئەنجام بدە دوا پەیامیش کە خوا ڕەوانەی کردیە بۆ گرۆی ئادەمیزاد بریتیە لەو پەیامەی کە قورئانە ئینجا دیارە قورئان چەند دەستەواژە و وشەی گەورە و مەزنی لە خۆیدا هەڵگرتووە هەر کەسێک بێتن باش لەواتە قوڵەکانی ئەو ئاەتانە بگا پێویستە سەرەتا شارەزایەکی باش دەربارەی ئەو دەستەواژانە پیانکە هەر لە وشەی کیتاب، ام الکیتاب، قورئان، وشەی تەئویل، موحکەم چیە، موتەشابیه چیە، ذیکر چیە، کۆمەڵ وشەی تر کە دوایی دێنە سەرێ لە بۆی کە بتوانین وردەوردە وشەکان بە جوانی باس لێ بکەین. عەفوەن مامۆستا گیان زۆر جار کەلیمەی کیتاب ذکر کرایە لە بۆ لە قورئانی پیرۆز یان ام الکیتاب. بەڵێ. مەبەستی چییە زیاتر لەو ئەوەیە لەو دەستەواژەیە؟ بەڵێ. بێگومان هەر وشەک پێویستە ڕەگی زمانەوانی بزانین دوای بزانین خودا سبحانە وتعالی بۆچی بەکارنەیە وشەی کتاب لە هەر سێ پیتی کاف تا بەهاتیە واتە لێکدانی شت ئەگەر ئێمە چەند شتێکمان لێکدا شتەشی لێ پێکات ئەوە کەتبە کتابە ئینجا دیارە بۆ شتی مادی بەکارهاتیە سەرەتا بەڵام دوایی بۆ نوسین واتە چەند ڕستەک لێک بدەین پەیامەک بگەینیتن ئەوە پێی دەگۆترێ کیتاب پێی دەگۆترێ کیتاب ئینجا خودا سبحانە وتعالی هەرچی ئەو شتانەی کە خۆی هەیتی لە بوونەوەر کە عیلمی پێ هەیە دەربارەی ئەستێرەکان، ئاسمان، زەوی، شەو، ڕۆژ، هەرچی ئەو ڕووداوانە هەیە، هەروا دەربارەی ژیانی مرۆڤ و ئەو پەیانەی پەیامانەی لە بۆ ژیانی مرۆڤ ڕەوانەی کردیە، هەروا دیاری کردنی ئەو شتانەی حەڵاڵە، حەرامە، ئەو حدوودانە، ئەو ئەنجامانەی کەوا مرۆڤ ڕووبەڕووی دەبتەوە، هەمووی وشەی کتابی لە بۆ بەکار هینایە. ئێستاش دەتوانین وەک نمووزەج لە قورئان چەند ئایەتێک بیننەوەتە زیاتر هەمووی خوا خۆی دەیزانیتن هەروەها هەرچی لە وشکایی و هەرچی لە دەریا دا هەیە هەر شتەک بەردەبتەوە لە گەڵای سەوز بیتن یان گەڵا کە وشک بیتن لە تاریکای یان لە ڕۆشنایی بیتن ئەوە هەمووی لە پەڕتووکەکی ڕۆشنە لە لای خوای هەروە خوا دەفرم ئەلم تعلم ان الله يعلم ما في السماء والارض ان ذلك في كتاب ان ذلك على الله يسير لە هاتنی شەو و ڕۆژ، لە باران بارین، لە گڕکان، لە بوومەلەرزە، هەروەها ئەو ڕووداوانەی کە لە ژیانی مرۆڤدا ڕوو دەدەن، وەک سەرکەوتنی هەندێک خەڵک، ژێرکەوتنی هەندێک خەڵک، دەوڵەمەند بوونی هەندێک خەڵک، نەخۆش بوونی هەندێک خەڵک، تاکوو کۆتایی بابەتەکان، ئەوە خوا سبحانە وتعالی لە کیتابەکی ڕۆشن داینایە نووسیتی. ئینجا لەوەش زیاتر هەتاکوو تێبگەین کەوا کیتاب، ئەو کتابەی لای خوای هەموو شتێکی تێدایە خوا دەفەرموێ ان عدة الشهور عند اللە اثنا عشر شهرا فی کتاب اللە یوم خلق السماوات والارض منها اربعة حرم ذلک الدین القیم خوا لەو ڕۆژەی کە ئاسمانەکان و زەوی بەدی هێنا هەر لەو ڕۆژەی بڕیاری دا کە مانکان دوازدە مانگ بن چوار مانگیش تێدا حەرام بن ئەوانەی کە خزمن ئەوانە ئەولاترن بە چاکەکردن لەگەڵ یەکتردا لە خەڵکی تر هەر لەو کتابی لەو کاتی لە کتابەکەی خۆیدا داینا ئەوانە و نمونەی ترش یەک ئاخر نمونەش کە دێنینەوە تا زیاتر لای ڕێستان وازح بیتن ئەوانای باسمان کرد دەفەرمێ فی کتابین مبین ینی کتابەکە بە نەناسراوی هاتیە بە فی الکتاب مسطورە معرفە الف لام معرفی ئیدەن ئەو کتابە لای خوای سبحانە وتعالی ناسراوە دوایش ئەمە لە ڕێی پامەکانی خوای ناسیمان زانیمان پێشتر نەمان زان نازانیمان کە کتابەک لە لای خۆی هەیە کە بەو دەرەجەی هیچ شوێنێک نییە کە خەڵک نیشتە جێبی تێدا کۆ بنۆ تێدا تێدا بژین ئللا خوا پێش ڕۆژی قیامەت دابێتن یا لە ناویان دەباتن یاخود مەستوورە. ئیدەن کیتابەک لە لای خوای هەیە کەوا خوا سبحانە وتعالی شتەکانی خۆی ئەو جا ئەو شتانە پەیوەستە بە ئاسمانەکان و زەوی و هەرچیدا یاخود پەیوەستە بە ژیانی مرۆڤەکان خوا تێیدا هەم نووسیتی هەم نەخەنج چونکە بێزگە لە نووسین کەتابەکەکان نووسین سەتر ئەنی نەخشاندن یانی نەخشاندراوە ئەو نووسراوانە لە لای خۆی ئیدەن دەگەینە ئەو ئەنجامەی کەوا کتاب کتابی خۆی سبحانەوە تعالا هەموو علمی خۆی تێدا نووسرا و نەخشێنرایە اینجا ئەوی کەوا پەیوەستە بە ئاسمانەکان و زەوی و هەرچیدا یاخود ئەوەی پەیوەستە بەوەی کەمە پێدەرن پامەکانی خی کە لە بۆ ڕێنمایی مرۆڤ هاتیە کەواتە وشەی کتاب لەو ئاەتانێک کە جەنابەت خوێندەتەوە لۆمان بە دەردەکەوی کە لە هەندێک شوێن دەێک کتاب و مبین کاتێک بە نەکیرە باز دەکا وشەی مبینی لۆ زیاد دەکا ینی ڕون و ئاشکرا ڕون واشکرا بەڵام کاتێک کە مبین دانانێتن ئەلفلامی معریفەی داێتە سەر ئەوەش هەب لە بۆەوەی کە تاکییت بکاتەوە ئەو کتابە ڕون و ئاشکرایە و ناسراویش معریفەیە ئەو کتابە زۆر زار ئەمە واتی دەگەن کەەوە قورآە بەڵام دیارە ئەو کتابەی کە لەو ئایەتانە بە دەردەکەوی مەبەستی قورئان نییە، کتابێکی گشتگیرە کە هەرچی داتا و مەعلوومات و ڕووداو و ئەو بەسەرهاتانەی کە لە بوونەوەر ڕوودەداتن لەو کتابە هەیە لە لای خوای گەورە. دەتوانین چ جیاوازییەک بکەین لە بەینی کتاب و ئوم کتاب؟ مامۆستا هەندێک جێ هەندێک شوێن بە ئوم کتاب هاتیە. ڕاست. لە لە قورئان دا سێ جار کەلیمەی ئوم الکتاب هاتیە سێ جار, سێ جار. بەڵێ دوو جار کەلیمە عندەه لەدەینای لەگەڵدایە عندەه لەدەینە عندەه ئوم الکتاب لەدەینا ینی تایبەتی دەکات بەو کتابی کە لە لای خۆیتی یەک جار باسی ئەو کتابەی کە لە بۆمە دابەزیە ئینجا وەک تێبینێک لە بۆ هەموو ئەوانەی کە دەبیست یانی ئێستا گوێیان لە دەنگی ئێمەیە با باش بزانن کەلیمەی کیتاب لە قورئان دا ئەگە بە مەعریفە هات بە مەعریفە هات ئەوە مەبەست تێیدا ئەو کتابەی کە لە لای خوایە تەنیا لەو کاتانە نەبی کەلیمەی ئەنزەلە یان نەزەلە یان هەر مشتەقاتی تر تەنزیل لەگەڵی دابی یان ئاتە یان ئووتو یان ئاتەیناهوم یمحو اللە ما یشاء و یثبت و ئەو ئایەتانە خوا هەندەکی دەسڕتەوە هەندەکی دێنتەوە هەندەش دەسەر بەڵام ئەسلی کتابەکەی کە هەمووی لە لای تێدایە ئەوە لە لای خۆت وە عیندەه ئوم الکتاب لەو ئایەتانە لۆمان بەدەر کەت کە ئوم الکیتاب ئەو کتابەیە کە لای خۆیتی، لای خۆیتی، نەک لای ئێمە. نەک لای ئەوێت. با بە پێچەوانەوە، قورئانیش لە ئوم الکیتابە. قورئان بەشێکە لەو کتابەی کە لای خوایە و لەگەر هەموو ئەو مەعلوومات و شتانەی باسمان کرد لای خوایە. قورئان بەشێکە لەو کتابە. هەروەک خوا دەفەرموێ، حم والکتاب المبین، انا انزلناه فی ینی لەبەر ئەوەی ئەو کتابی لە لای خویە بە زمانەک نییە مرۆڤ بتانی بیخوێنەوە تێبگات تایبەتە بەخوای تایبەت بخوا ئین ناجعل ناه و سازاندمان گونجاندمان بە زمانە کە پێی دەرێن زمان عربی کە دوایش باز دەکەین ئەو معنەیتە یان ئەو کتا ئەو قورانە لە لە ام الكتاب چۆنە بە محکەمی دوایش باز دەکاتن والقرآن الحكيم بەو محکەمیش دوای دابەزیە کە ئەو دوو سیفەتە خوا بەس لە بۆ خۆی بەکاری نایە لە شوێنی تر ئیدەن ئیدەن قورآن لە ام الكتابە انزل یونزل و لەگەر کەلیمەی کتاب بەیەکەوە هات مەبەستی ئەو قورئانە پیرۆزەیە کە لەبەردەستی ئێمەیە کە بەشەکە لەو کیتابەی کە لای خوایە بەو زمانەی کە تایبەتە بە خوا بەڵام لەبەوەی بەشەریەت مرۆڤایەتی حاڵی بی لە قسەی خوای گەورە تێی بگا و دوای پێی بگا و بیکاتە بەرنامەی ژیانی خۆی، خوای گەورە کەلیمەی جەعلی لەبۆ بەکارهینایە و ئەو کیتابەی لەبۆ بە زمانی ئەو ئوممەتەی کە خوای گەورە پێغەمبەرێکی تێدا ناردووە لەبۆوەی ئەو ئایاتانەی خوای گەورە لەبۆ ئەو ئوممەتە بگاتن کە کەلیمەی ئەنزەلە یان یونەزیل هات مانای وایە مەبەستی قورئانە ئەگەر ئەو وشە نەهات مەبەستی ئەو کتابە گشتگیرەیە کە لای خوای گەورەیە کە هەموو مەعلوماتی ئەو بوونەوەرەی تێدایە لەهەر ڕۆژی خەلق بوونەوە تا ڕۆژی لەناو چوون دەست خۆش مامۆستا لە ئەو ڕوونکردنەوەیە باشە دەکرێت پرسیارشتر بکە مامۆستا بۆچی قورآان دابەزیوە ئایا ڕۆلی قورآان چییە بێگومان یان ئێستا زۆر کەس مەسەرەن پرسیاری ئەوە دەکاتن کە قورئان دەبەستەوە بە سەردەم، مەسە ئایا لەو سەردەمە خەڵک پێویستی بەو قورئان هەیە، لە سەردەمێک کە ئوممەتێکی ئوممی هاتییە نە مەسەلەن خوای گەورە پێغەمبەرانی ناردیە، بەڵام ئێستا پێغەمبەراتی کۆتای پێ هات، هەرچەندە بابەتێکی ترە با باسی پێغەمبەراتی، بەڵام ئایا مرۆڤایەتی پێویستی بەو کتابە هەیە کە خوای گەورە نازلی کردیە و ڕەوانەی کردیە؟ چۆن لە دایکی خۆیان بووینە ئاوا ژیاینە چۆن لە دایکی خۆیان بوون ئاواژە بەبێ و کتابەکی ئاسمانی یعنی کتابەکی خواییان لە لابیت لە بەرەندی ئەوە خاڵەکە کە گرنگە ئێمە بیزانین لە بەرەندێ بەنی ئیسرائیل نەوەی ئیسرائیل شانازیان بەخوان دەکرد بەرامبەر خەڵکەی تداگوت ئێمە خاون پرتوکەی ئاسمانی ئێوە خاون پرتوکی ئاسمانی نین ئەوە خاڵەکە گرنگە یانی بیزانێت یعنی لەبەرە دێ هەرچەندە ئەو م- ملەتە خیندەواریش بی آه. علم و سەقافەتیشی هەبی مادام دوور بی لە پەیامی خوا پەیامی خوای وەکو پێویست پێ نەگا بە ئومی حسابە مەڵێ دەکرێ ئەوەی لەو زەمانەش کە ئەو شوێنانەی کە پەیامی خوایان پێ نەگەیشتیە هەمان وشە لەسەر ئەو کەسانەش جێبەجێ بکرێ بە تەکیدی بە تەکیدی ئینجا بۆ وەڵامدانەوەی پرسیارەکەی اه، بەڕێزت بەڵێ گرنگە ئەمە بزانین کۆمەڵک پرس، کۆمەڵک بابەت، کۆمەڵک قەزایە هەیە مرۆڤ زۆر زۆر پێویستی پێێتی لە بۆ ژیانی خۆی هەرگیز ناتوانانی بێنیازبی بێ لی ئینجا ناکرێ بەزی بێرین لە بۆ ئەزمون سەردەمەک شتەشی دەربارە بگوترێت سەردەمەشی دی شتەشی دەربارەی بگۆترێ هەروەک چۆن مرۆڤ کە لەدایک دەبێ هەموو مرۆڤک پێویستی بە تیشکی خۆرە، هەموو مرۆڤک پێویستی بە هەوایە، هەموو مرۆڤک پێویستی بە ئاوە، هەموو مرۆڤک پێویستی بە خۆراکە، ئەوانەش بێ ئەوەی دەستی ویکدا بیتن خاوەنی بوون و بوونەوەر لە بۆی ئامادە کردیە. بە هەمان چەشن کۆمەڵک پرس هەیە، کۆمەڵک پرس هەیە مرۆڤ پێویستی بە وەڵامەکی ڕێک و ڕێک و پێک و دروست هەیە و وەڵامەک سادە و ساکار کە هەموو مرۆڤەک شوان بی پرۆفیسۆر بی دەوڵەمەند بی هەژار بیتن ئاسیەوی بی ئەفریقی بی هەر شوێن و هەر سەردەمەک بیتن یەکسەر بتوانی لێی حاڵی بی لێی وەرگتن چونکە پێویستی پێ ژیانی پەیوەستە بەو بۆ نمونە ئەو بوونەوەرەی کە هەیە چۆن پیا بووە بۆچی پیا بۆ چی خاوەنێتی چی بەڕێوی دەباتن خۆی بۆچی هاتووە بۆچی پەیدا بووە دەوێت چ بکات لەو جویانە پەیوەندی لەگە ئەو بوونەوە لەگە خاوەنی ئەو بوونەوەرە چیە ئایا چارە نووسی چیە هەر بریتە لەو ژیانەی بخوا بڕوا و ئیش بکە کارکە مانوکە و کۆتای پێبێ لە پاشەوە هیچ ژیانێک تر هەیە یان نا ئینجا ئەوەی لە ناو ناخیتی بەردەوام ئومێد و خۆزگەی مرۆڤایەتیە کە زۆربەی زۆریشی نایەتە دی لە ژیانی، هەر ئەوەی لەوەی کەوا مرۆڤ حەزی لەوەیە کەوا هەتا هەتایی بژی، هەر لەوەی مرۆڤ حەزی لێیە بگاتە لوتکەی ئاسوودەیی و کامەرانی، ئایا وەڵامی ئەو پرسیارانە بە چ شێوەیەک دەستی دەکەویتن؟ چۆن دەستی دەکەویتن؟ تەنیا و تەنیا خاوەنی بوون و بوونەوەر خاوەنی مرۆڤ کە ئەو ئەو مرۆڤەی بەو شێوەی بەدی هێنایە، ونفخت فیه من ڕوحی، لە ڕوحی خۆیدا فووی بە بەردا کردیە، هەر ئەویش دەتوانی ئەو بەشەی ڕێنمایی بکاتن بیگەینیتن بەو شێوازە ژیانەی کەوا سەرەنجام ئەو خەون و خۆزگە و ئومێد و ئاواتەی هەیتی بێتە دی. لەبەرئەوە پێویست بوونی مرۆڤ، موحتاج بوونی مرۆڤ بە سروش، بە وەحی، بە پەیامی خوای پەیوەست نیە بە سەردەم و بە گەڕەک لە بۆ گەڕەک جیاوازەبی بەڵکو پێیوەستە بە خودی مرۆڤ بە خود بێجگە لەوەش مرۆڤ هەتاکو ئێستا ئەوەی توانیتی کەوا ئەنجامی بداتن زیاتر توانیتی لە ڕووی لە ڕووی پێویستیاتی جەستەیی پێویستیاتی مرۆڤ فراوانتر بکە، خۆشتر بکە، باشتر بکە. لەگەڵ ئەوەش زیاتر وای لێ کردیە ماندووتر بیتن، زیاتر نیگەرانتر بیتن. بەڵام پێویستیاتەکەی تر لەگەڵ یانی تحفظ من لەبۆ کەلیمەی ڕەوحانێت، بەڵام ئیتر ئەوە مەفهومە. بەشە ڕەوحانیەکەی نەتوانرا. لەبەر هەندێ ئەوە فەراغەکی گەورەی لە بۆ دروست بە تەنیا پەیامی خوا دەتوانیتن ئەو فەراغە بەو شێوە دروست و ڕێک و پێکەی پڕکاتەوە. مامۆستا دێنێ سە پسیارە چتر کە پێشتر ئیشارەتت بۆ کرد کە قورئان بە زمانی عەرەبی دابەزیوە ئەو کتابێک کە لە لای خوایە خوای گەورە جەعلێکی کردووە و هینایتە سەر زمانی عەرەبی لەبەوەی ئەو خەڵکەی ئەو سەردەمە تێی بگەن ئێستا ئەمە زۆر جار باسی ئەوە دەکرێت کە خوای گەورە دوو قورئانی هەیە قورئانی منظور و مەقروء ئەلا لەه الخلق والامر ئێستا خوای گەورە باس دەکا ئەو قورئانە بلیسان عەڕەبی موبین دابەزیە یان جع جعلی کرایە ئەو خەڵکانی لەسەر زەوی جۆرەها زمان بەکار دێنن چۆن ئەو مرۆڤایەتێ لەو زمانە بگاتن ئایا دەبی فێرە زمانی عەربی تا لەوە پامی خی گەورە شارەزابیت من تێی بگاتن یان لە ڕێگەی وردبوونەوە لە ئاياتی ئافاق و ئەمفوس و ئەو بوونەوەێکە خی گەورە وەکو قورآانێکی منظور پیشانی ئەو بونەوەرەی دایەو ئەو خەلقەی لەبۆ دروست کردیە لەبۆوەی ژیانی خۆی پێ ئاسودە بکاتن وە فەرقی لیسان و لغە چیە مەسەلەن خی گەورە بەکارینا بلیسانین عربی مبین ئایا جیاوازە لەگەر لغە مەسەلەن ئەگەر ئەو پرسیارەمان وەڵام دی مامۆستا پرسیارەکە دوو بەشە هەور دوو بەشی وەڵام دێنەوە بەشەکە ئەوەیە پەیوەستە بە خودی مرۆڤ ئایا مرۆڤ لەبەوەی ڕێنمایی وەگری یاخود بڕوا بە خوا و بە ڕۆژی دوایی بکاتن و بتوانی ئاسوودەیی دەست بینیتن؟ لەو بەشەیان خودا سبحانە وتعالی مرۆڤی کە خەلق کردیە سروشتەشی پێ بەخشیە کە بە سروشتی خۆی بتوانیتن بڕوا بە خوا و ڕۆژی دوای بکە، باشەکان و خراپەکان لێک جیا کراکەوە. ناسمە نا ئەوجە دەلیتی لە بەینی موعتەزیلە و. ناوی ناوە ئەشە. فطرە ئا مامۆستا. ئەسڵا بەڵێ. بەڵێ. بەڵام هەموو مرۆڤەک لە ناو ناخی خۆیدا هەست و هۆشەشی قووڵ و دامەزراو هەیە بەرامبەر بە خاوەنی بوون، بەرامبەر بە ڕۆژی دوای، بەرامبەر بەوەی کەوا ئەو. لەبەر هەندێ سەرتاپای مرۆڤایەتی سەرتاپای مرۆڤایەتی وشە و دەستەواژەکانی بەندایەتی هەر لە باسی خوا و ڕۆژی دوای و فریشتە و بەندایەتی و حەڵال و حەڕام ئینجا هەر یەکە بە زمانی خۆی هەریەکە بە زمانی خۆی ئەوانەی لەلایە بێجگەوەی لەوەی لە ناخی خۆی لە سروشتی خۆی لە فیخترەی خۆیدا هەیە وەریگرتیە لەبەر هەندێ هەمووی بەو هۆکارانەی باسمان کرد زمینەی لەبارە زمینەی سازە لە بۆی کەوا بتانی پەیامی خواردی سەر ڕای ئەوانش هەموو بوونەوەر لەبەرەوەکەی خاوەنەکەی کە خدایە خۆی بەدینای بە شێوەک ڕێکی خستە کە بەردەوام ناوەکانی خی دەخاتە ڕوو ناوەکانی خوای بە خەڵک پیشان دەداتن ئەو بەڵگە و نیشانەە بە خەڵک پیشان دەکا دەسەلمێنی کە ڕۆژی دوایی هەیە ئەوانە بە خەڵک پیشانداتن کە پێویستە مرۆڤایەتی ڕێگای دروستی بەندایەتی خی بگرێت لە بەرەوەی هەموو بوونەوەر بە ئەسێرەکان و ئاسمان و زەوی و ڕۆک و ئاژەڵ و باندە بە شێوێشی هەمیشەی کوڕنۆش لەبۆ خوای دەبەن ستایشی خوای دەکەن تەسبیحاتی خوای دەکەن ملکەچن لەبۆ فەرمایشتەکانی خوای لەبەر هەندێ هەموو ئەو دەستەواژانەی لەناو ئایندا هەیە ئەوە لەلاوی ئاسانە بتانی وەریگری ئەگەر بێ ئەگەر نەشێ ئەو بابەتەش ترە اینجا بێنە سەر بەشی دووەمی پرسیارەکەت بێگومان ئەگەر بە شێوەشی سادە بەیانکەین یەکەم خەڵکەک بۆ نمونە بە زمانی فەڕەنسی دوابن، ڕۆژێک لە ڕۆژان نێردراوەشیان لە بۆ هاتیە لە لایەن خوای بەو زمانە، یەیش تر بە زمانی تورکی، یەیش تر بە زمانی فارس، یەیش تر بە زمانی کوردی، یەیش تر بە زمانی ئینگلیزی و ها هەرچی زمان هەیە، هەرچی زمان هەیە بەو شێوەیە گەلان لە بۆیان هاتیە، لەبەر هەندێ تایبەت نییە برێ بەس بەوەی، بەڵام بەڵێ دوا پەیام کە پەیامی سەرتاپای مرۆڤایەتیە. بە زمانی عربی دابەزیە بەڵام لێرە گرنگە ئەوەی بزانێت گرنگە ئەوەی بزانێت دوا پامی خی کە قورآانە لە بۆ مرۆڤایەتی هاتیە کە کەواتە ئەو وشانە هەڵگری فەرمایشتی خوان لە بۆ مرۆڤایەتی هەڵگری فەرمایشتی خوان لە بۆ مرۆڤاتی خوا فووی بەبەر ئەو وشانە ئەو دەستەواژانە داکردە تاکو بتوانن تاکو واتە قوڵەکانی کە خوا دەیەوێتن بەو چەشنی هەڵگرن کە خوا دەیەوێت فەرهەنگانەی کە وەک مقایسی لوغەی وەک لسان العرب و قاموس المحیط وەک مفرداتی راغبی رەگی واتای وشەکان دەدۆزینەوە تطوری لوغە نا پێشکەوتنی ئەوە ئیشمان پێ نیە چکەوە هیچ پەیوەندی بە قورئان یەنی بەس رەگەکەی پەیوەندی بە قورئان وەیە. یانی گەڕانەوە بۆ سەرچاوەی رەسەن وشەکە چاوگەکەی یان چاوگەکەی کە وەک خۆی چۆن هاتیە پاشان دێین لە هەموو قورئان ئەو وشەیە لە چ سیاقەکی، لە چ بابەتەکی بەکارهاتیە، خوا دەیەوێت چ واتا و ناوەڕۆکەکی بداتێ. چونکە وەک باسمان کرد ئەو وشانە هەڵگری فەرمایشتی خوان، هەڵگری پەیامی خوان، هەڵگری ویست و خواستی خوان کە ڕەوانەی کردیە لە بۆ ڕێنمایی کردنی ئادەمیزاد، ڕێنماییکردنی ئادەمیزاد، لەبەر هەندێ بە داخەوە دەڵێم بە داخەوە لە کۆن و نوێ خەڵکە خاکی وا تێگەیشتە مادام ئەوە دەقە زمانە وا ئازانی ئیتر مادەم زمانە دەقە مەنهەجی ئەو مەنهەجانەی کە دیراساتی نصوصی ئەدەبی دەقی ئەدەبی پێ دەکرێ هەمان مەنهەجی دەینیتن کەوا دەیەدی ڕاستە بەڵام ئەوە بە هیچ شێوەک نابێ قورئان لە یەک کاتدا وشە و دەستەواژەیە لە یەک هەمان کاتیشدا بە هەمان چەشنیشدا خوا کۆمەڵک بڕگە و بەندی لەناو دانایە کە بەو بڕگە و بەندانە دەبی بێن ئەمە لەگە ئەو وشە و دەستاواژانە مامەلە بکەین هەتا ئەو دەقا و دەق ڕێک و پێک ئەو واتانەمان دەستکەی کە خوا مەبەستیتی لە ڕەوانکردنی ئەو وشانە لە دانانی ئەو شان لەبەر هەندێ دووبارە دەێمەوە قورآن داڕشتنەشی تایبەتە خوا لە لوتکەی ڕەوانبێژی بە شێوازێک ئەو واتانێ ئەو ناوڕۆکێ ئەو پایە مخواسێک کە خۆی هەیتی دای دەڕێژی کە مرۆڤ توانای نییە کە مرۆڤ توانای نییە بەو چاشنە داڕشتن بکاتن لەبەر هەندێ کابرایەکی تورک و کابرایەکی عەڕەبیش بە هەمان چەشن پێویستمان بە فێربوونە ئەو زمانەی فێربین چ وەک ڕەگەکەی چ وەک ڕێساکەن چ وەک ئەو بەند و بڕگانە لە بۆ تێگەیشتنی چونکە ئێستا ئەوەی کە پێی دەگوترێ عەڕەبیش بەو زمانەی قسە ناکاتن کە قورئانی بەکارهینا بەڵکو هەر یەک لەهجەی عراقی لەهجەی مسری لەهجەی سعودی لە زەی جزاری هەر یەک چەشنەکە زۆر زۆر لێ دوور ئامستەر دەکرێ ینی بڵێن ئەو پەیامە ئاسمانیانی کە پێش قورآانیش دابەزیە مشتەڕکاتێکی کولیان هەیە ینی لە لە مەسەل ئەخلاقیەکان مەسەلە عیباەتەکان لە مەسەلە ناسینی خوا یانی بەوەی کە شەرت نییە ئەو کەسانەی کە باست کرد مەسەلەن کەسانێک کە لە ینی کۆمەڵی جززیرە دەژین یان لە وڵاتە دوورانە دەژین نە داعەکی ئیسلامی لەوێندەرە نە کاسێتەشی ئیسلامی لەوێندەرە نە ینی وەکوبرەی مفرەداتێکی ئەو ئیسلامە دەزانن بەڵام فتڕیان مەوجودە کە ئەو کەونەش کە خی گەورە باسی کردیە لە قۆرانی پیرۆز هەمان ئەو شتانەیە کە لە قورئان مەوجودە، دەتوانی شتە پێداویستەکانی خۆی دابین بکا و لە بۆ ناسینی خوا، لە بۆ بیرکردنەوە لە مەخلوقاتی خوا، لە بۆ ئەوەی کە بزانێ ڕۆژی دوایی هەیە و خۆی پێ نەجات بدا لەو بوارە؟ قورئان لەو بوارەی ئاماژەت پێ کرد دوو کاری هەیە، کارەکی لەگەڵ ئەو کەسانەیە کە خۆیان خاوەن پەرتووکی ئاسمانین. ئەهلی کتاب یان. ئه. الذین اوتوا الکتاب. بەڵێ. بەداخەوە یانی ئەویش تەسکردنەوەی تێدرا ینی لە قورآن دەفەرمی اوتوا الکتاب نەک تەنیا ئەهلی ئەهلی کتاب ینی زاراوەشی برێن وردترە تایبەتترە بەس اوتوا الکتاب گشتگیرترە بەڵێ. گشتگیرترە. لە کاتی خۆی دەکرانی زیاتر باسی نەکەن بەس ئێستا بابەتەکەمان ئەوە نی قورآن دوو دوو کاری هەیە کارێک ئەوەیە لەگەڵ ئەوانەی پێشترێ کە پەرتوش لە لای خۆی لە بۆیان هاتیە ئیجا چەندی بە دروستی مای تۆ چەند دەستکاری کرا و بابەتەش تررا ئەوە قورآن تەصدیقی ئەوانەی پێشوو دەکات ینی بەڕاستیان دەزانی پشت ڕاستیان دەکاتەوە تەبینی ئەوان لەبۆ دەکاتن کە ئەوان اختلافیان لەسەر دروست بووە هەڵەکانیشیان لە بۆ ڕاست دەکات ئیشی دووەمیشی بریتە لە ئەوەی کە ئەوانەی خاوەن پەرتوگنین هاوبەشدانەرن مشریکن مشرک ئەوانەش ڕێنمایی دەکات لە بۆ ڕێگای دروست اینجا وەک نمونە باشتر دیارە جیاوازی لە نێویاندا پەیا بووە. ئینجا ئێمە ئێستا ئەو پەرتوکەمان لە سەرت و دابەزاند لە بۆی لە بۆیان تەبین کەی ئەوە ئیختلافیان لەسەر بوو کە ئەوە دەلێ مەسەن لە بۆنونە ئیسا کوڕی خوا نەخێر ئەو بەندەی خوایە ئەو دەرێ ئەوە حەڵالە نەخێر ئەوە حەرامە تەبین دەکاتن حەقەکان چیە باتڵەکان چیە خەتاکان چیە ڕاستەکان چیە هەروەها ڕەحمەت و هیدایەتیشە لە بۆ کێ لە بۆ موئمینین ئەوانەی ئێستا ئیمان دێنن. کەواتە قورئانی پیرۆز کۆمەڵێک پەیامی پێیە لە بۆ هەموو بەشەریەت هەر یەکە بە جیاواز. دەستەکانت خۆش مامۆستا جیان خوای گەورە پاداشت بداتەوە لە بۆ ئەم ڕوونکردنەوانە تا